دوودڵی و ڕاڕایی ئەو هەستەیە کە بەهۆی خەم و پەژارە و ناڕەحەتیەکانەوە تووشت دەبێ ئەمەش لە کاتی بیرکردنەوە لە کارێکی داهاتوو ئەگەر شکستت هێناچی ئەگەر خەڵکانی ترڕاتیان کردیتەوە چی دڵەڕاوکێ بریتییە لە کۆمەڵێک بیر وەندێشە و خەیاڵاتی خراپ کە خۆیان ئەکەن بە ناو عەقڵی بە ئاگادا بە ڕێگایەک کە دەسەڵاتت نییە بە سەریدا. چۆن ژیانێکی ئاسوودەت بۆ مەیسەر دەبێ لە کاتێکدا لە ناختدا ڕاڕایی هەبێ؟ چۆن دەتوانی ژیان ببەیتە سەر و توانایەکی باش دەستەبەر بکەی بۆ وەسکردن بە خۆشی و ئاسوودەیی و سەرکەوتن و تەندروستییەکی باش و پەیوەندی خۆشەویستییەکی سەرکەوتوو لەگەڵ ئەوانی دیکەدا لە کاتێکدا کە هەر یەکە لەمانە لە تۆدا بوونیان هەبێ وەک چەندین نەخۆشی جەستەیی وەک بێ خەوی و ژانە سەرو و پشت ئێشە و کۆبوونەوەی هەریەکە لە شادومانی و ڕاڕایی لە ئەندازەی بەدەر و پەیوەندێکی شپرزە و پەشۆکاو لە نێوان خێزانەکەت و لە سەر کارەکەت و ناو هاوڕێکانتدا یان خراپ جێبەجێکردنی کارەکان و دابەزینی ئاستی بەرهەمهێنان و قەیرانی دارایی جەرگبڕ یان نەبوونی بڕوابەخۆبوون و خۆ بە کەم سەیرکردن و خەفەتباری. بۆ ئەوەی بەسەر دوودڵی و ڕاڕاییدا سەرکەوتوو بیت و ژیانێکی باش و ئیجابیانە دڵخۆشت بکا پێنج هەنگاو و هۆکار هەیە ئەگەر هاتوو بە باشی جێبەجێت کردن و بەکارت هێنان ئەوا بە یەکجاری دوورەکەویتەوە لە دڵەڕاوکێ و ڕاڕایی ئەوانیش بریتین لە هۆکارە ڕاستەقینەکانی پشت ئەم دڵەراوکێیە لێ بکۆڵەرەوە. چارەسەرەکان دەستنیشان بکە و پێشنیاری ئەو جێگرەوە یان ئەو بەدایلانە بکە کە لەبەردەستتدان. بۆچوون و تێڕوانینێکی دیاریکراوت هەبێ بۆ ئامانجەکانت. بوێر بە و جەربەزەیی بنوێنە. بە کێشە و گرفتەکانتەوە سەرقاڵ مەبە، چونکە کاتێک دێ کە ئەوان تێدەپەڕن. ئەگەر بێتوو هەر یەکە لەم هۆکارانە زیاتر شی بکەیتەوە دەبینی کە دوو جۆر دوودڵی و ڕاڕایی هەیە، جۆرێکیان بریتییە لە دوودڵییەکی سوودبەخش کە تاکەکان ئاڕاستە کە بەرەو کاری بونیادنەرانە، جۆری زیانبەخشیش کە تەندروستی مرۆڤ خراپەکە و توانای بەرهەمهێنانی کەمەکاتەوە و ڕێزگرتن لە خودی خۆی لە لا ناهێڵێ. هەمیشە ئێمە دەمانەوێ کە دوودڵی و ڕاڕایی زیانبەخش بگۆڕین بە سوودبەخش، لەبەر ئەوە، بەوەی کە لە ناو دەروونی تۆ و دەروونی هەموو مرۆڤێکدا هەندێک پاڵنەر هەن کە بەرەو ڕاڕایی هانت دەدەن ئەگەر بێتو ئەم پاڵنەرانە پێیان ئاشنا نەبیت و لێشیان نەکۆڵیتەوە هەمیشە دەرونت خەفەت باری ئەمێنێتەوە لە هەموو شتێک ترست دەبێ. هەمیشە لە حاڵەتی دوو دڵی و ڕاڕایی و دڵەڕاوکێدا دەرونت دەترسێ لەوەی کە پەیوەندی لەگەڵ خەڵکانی دیکە باشت دەبێ کە کەس هەبێ ئارەزوی ئەوە بکا قسەت لەگەڵ بکا و خۆشی بوێیت یاخود بە تەنها دەژیت و بێ بوونی کەسی دیکە یان ڕووکار بە شێوەیەکت کە بە شێوەیەکیت کە لە ئەندازەیەک بەدەر لە قەڵەویت یان بە پێچەوانەوە زۆر لاوازیت وە یان بە هەر شێوازێکی دیکە بیت کەوا هەست دەکەی ئەم ڕووکارە لەگەڵ کەسایەتی تۆدا ناگونجێ ڕازی کردنی خەڵکانی دیکە یاخود ڕازی نەکردنیان چۆن دەتوانی کە شتێکت لێ داوا دەکەن ڕەتی بکەیتەوە بێ ئەوەی هەستیان بریندار بکەی چۆن دەبیتە کەسێکی بەجەرگ بڕیاردانی ناسەرکەوتوو کڕچوکاڵ و ناتەندروست کەمی کات کەمبوونی ماڵ و نەمانی سامان بە تەمەنداچوون و کەوتنە ساڵەوە جێبەجێکردنی کار یاخود جێبەجێنەکردنی بە نیوە ناچڵی بە پێچەوانەی زۆرێک لە دیاردەکانی تر ئەم دیاردانە لای زۆربەی خەڵکی بوونیان هەیە کە بێتە هۆی کەوتنەوەی سێ سەرەنجام کە زیاتر لای تاک بوونیان هەیە ئەو کاوانیش بریتین لە خۆ بە کەم سەیرکردن و هەست نەکردن بە نرخی خۆت کە ئەویش بریتیە لەوەی کە هەست دەکەی هەڵسوکەوتکردنت لەگەڵ خەڵکی بە شێوازێکی دیکەیە و دوورە لە شێوازی ڕاستەقینەی خۆتەوە ئەگەر بێت و ئەوان هەست بەو ڕاستیە بکەن ڕەتت دەکەنەوە و لێت دڵگرانەبن کەمی بڕوا بەخۆبوون ئەمەش بەوەی کەوا هەست دەکەی توانای جێبەجێکردنت تێدا نیە بێ توانایی لە دەرککردنی بڕیار و چارەسەرکردنی کێشەکان ئەمەش بەوەی کەوا هەست دەکەی توانات نیە و کەسێکی ناسەرکەوتویت و کەسێکی لە هەموو شتێک بێزاری. بۆ دوورکەوتنەوە لە دۆدڵی و ڕاڕایی بە شێوەیەکی کردەیی گۆڕان بەسەر خۆتدا بهێنەوە بهێنە تاوەکو جلەوی هەڵوێستەکانت لەژێر دەستی خۆتدا بێ هیچ ناڕەحەتیەک نەتگرێ لەوەی کە ئەمڕۆ لاوازو بێ توانای چونکە سبەینێ دەگەی بە ئامانجەکەت و سەرکەوتن بەدەست دەهێنی با دەرونت گوشاد و ئاسودە بێ لەوەی کە لە یەکەم هەنگاودا سەرکەوتن بەدەست دەهێنی ئامانجێک بۆ خۆت دیاری بکە چونکە دەبێتە مایەی سەرکەوتنت بەسەر هەموو کۆسپ و لەمپەر و ناخۆشیەکاندا ئەگەرچی شارەزاییشت نەبێ لە چۆنێتی گەیشتن بەو ڕێگایی کە دەتگەیەنێ بەو ئامانجە. دووبارە ساڵتان نەبێ بەڕێزان لە بەرنامی نوۆژین لەگەڵتانین. ئەگەر هاتوو لە ژیانتدا شتانێک ڕوویاندا لە دروستبوونی دوودڵی سەرت نزم کا تاوەکو ئەو گەردەلوولە تێپەڕێ ئەمە نیشانەی لاوازی نییە بەڵکو دانپێدانانە بە قەبارە و گەورەیی کێشەکە و چەمینەوەش لەو جۆرە جێگانەدا بڕیارێکی دانایانەیە تاوەکو ئەم دوودڵی و دڵەڕاوکێیە لەگەڵ کێشەکەدا ئاوێتەی یەکتری نەبن و چارەسەرەکە قورستر نەکەن ئەگەر وامان کرد ئەوە ئێمە سەرکەوتووین و جارێکی دیکە دڵەڕاوکێ ناگەڕێتەوە، با لە دەروونتدا ویست و ئیرادەی چاکبوونەوە و ساڕێژبوون هەبێت. ئەگەریش هاتوو بەسەر دەروونتدا زاڵ بووی لەم هەنگاوەدا ئەوا بێگومان دوودڵی لە دەرووندا یاساغ دەبێ و پەناگەیەک شک نابا تۆش دەست بکە بە گۆڕینی ئەو دڵەڕاوکێیە لە زیانبەخشەوە بۆ سوودبەخش و لە خراپەوە بۆ چاک. سەرکەوتن بەوە پێوانە ناکرێت کە مرۆڤ بەدەستی هێناوە بەڵکو بۆ ئاستەنگانەی کە بە سەریاندا زاڵ بووە پێش سەرکەوتن پێوانە دەکرێت. ئەگەر ئارەزووت لە سەرکەوتن بوو، نیوەی ئامانجەکەت دەستەبەر کردووە، ئەگەر ئارەزووت نەبوو، ئەوا نیوەی شکستت دەستەبەر کردووە. لە دنیادا هیچ کەسێک ناتوانێ کەسی ئیجابی قەدەغە بکا لە گەیشتن بە ئامانجەکانی. جیاوازی نێوان سەرکەوتوو و شکستخواردوو بریتییە لە ئیرادە. سەرکەوتن بە کتوپڕی نایە، بەڵکو سەرکەوتن زنجیرەیەک لە هەنگاوی بچووک بچووکە. شکستخواردووەکان هەمیشە بیر لە سزای شکست دەکەنەوە، بەڵام سەرکەوتووەکان هەمیشە بیر لە خەڵاتی سەرکەوتنەکەنەوە. خەیاڵ بکە کە سەردەکەوی، ئەوە بە تەنها زامنی ڕەوینەوەی ئاستەنگەکانتە. سەرکەوتن بریتییە لە گۆڕین، ئەوەی ئێستا هاتە بۆ باشتر بکرێ. پەرۆشی پاڵنەری ناوخۆیی سەرکەوتنە، پێداگری ڕێگای سەرکەوتنە، وا نهێنی لە نەکەوتن نییە، بەڵکو نهێنی لە هەستانەوەیە هەر کاتێک سەر لە نوێکە بکەوین. بۆ ڕەواندنەوەی ڕاڕایی و دوودڵی و بۆ ئاسوودە ژیان لە تەمەنماندا، پێویستە هەمووان لە خۆمان بپرسین کە لە چی بترسم؟ هەمیشە لە ترسی لەدەستدانی ئەو شتانەدا ئەژیام کە هەم بوون یان شتانێکم دەست نەکەوێت کە دەمەوێن. پیاوێک دەڵێ ئەگەر قژم وەری چی دەبێ؟ یان کەسێکی دیکە دەڵێت چی بکەم ئەگەر هەرگیز ماڵێکی گەورەم دەست نەکەوێ هەندێکی دیکە دەڵێن چی بکەم ئەگەر کێشم زیاد بوو ناشرین و بێزار بووم هەندێکی دیکە دەڵێن چی بکەم ئەگەر کارەکەمم لەدەستدا یان چی بکەم ئەگەر لە پێکەوتم و توانام نەبێ لەگەڵ مناڵەکانم یاری تۆپی پێ بکەم چی ڕوەدا ئەگەر پیر و لاواز بووم و هیچ شتێک بە دەوروبەرم پێشکەش نەکەم بەڵام ئەوەی گوێ بۆ ژیان بگرێ لی فێر دەبێ ئێستا ئەزانم کە ئەگەر ئەو کەسەی دەڵێ ئەگەر قژم وەری ئەتوانم ببمە جوانترین مرۆڤی دنیا یان پیاوی دنیای و خۆشببخترین یان چونکە سرم هێشتا بیر بەرهەم دەهێنێ ئەگەر چی بەرهەمیشی نەبێ ماڵ مرۆڤ بەختەوەر ناکە دڵی غەمبار ئارامی لە ماڵی گەورەتریشدا نادۆزێتەوە بەڵام دڵی شاد هەموو ماڵێک بەختەوەر دەکا. ئەگەر کاتێکی زۆرم بەسەر برد لە پەرەپێدانی لایەنە عاتیفی و عەقلی و ڕۆحیەکانمدا لە بری پێداگری کردنم لە گرنگی دانم تەنها بە جەستەم ئەوا جوانیم لەگەڵ تێپەڕ بوونی هەر ڕۆژێکدا زیاد ئەکا ئەگەر نەتوانم کار بکەم بۆ ئەوەی کرێم دەست کەوێ ئەوا لە لای خوا کار دەکەم پاداشت و خەڵاتی کار لای خودا بێوێنەیە ئەگەر جەستەم لاواز بووە توانم مناڵەکانم بە جوانی فێری هەڵدانی تۆپی توند بکەم ئەوا کاتی گونجاوە دۆزمەوە بۆ ئەوەی فێریان بکەم کە چۆن ڕووبەڕووی ئەو ناڕەحەتیە ببنەوە کە ژیان بۆیان هەڵ ئەدا، ئەمەش دەبێتە پاسەوانێکی باشتر بۆیان. ئەگەر تەمەن، هێز و چالاکی عەقڵی و توانای جەستەمی لێ سەندم، ئەوا هێزی بیر و ڕاستی و خۆشەویستیم پێشکەش بە دەوروبەرم دەکەم و توانای ڕۆحم هێشتا بەکارە، دوای ئەوەش کە ناسۆرەکانی ژیان شەکەتی کردووە. ناترسم لەو زیانەی کە لە قەدەری مندایە، یان لەو خەونە ونبووانەی ڕێگاکەم، ڕووبەڕووی هەموو تەحەدایەک بە خۆگرییەوە دەبمەوە، چونکە خوای گەورە زۆرێک بەخششی پێ بەخشیوم، ئەگەر یەکێکیانم لەدەستدا، ئەوا دەی تریان ئەدۆزمەوە، جا ئەگەر ڕێگاکەم ئاسان و تەخت بوایە، ئەوا نە چاودێری ئەو نیعمەتانەم ئەکرد و نە گەشەشم پێ ئەدان، جا بۆیە ئەگەر نەتوانم، سەما بکەم ئەوا بە خۆشیەوە گۆرانی ئەڵێم وا گەر نەشم توانی گۆرانی بڵێم ئەوا بە ڕەزامەندیەوە بێدەنگە بم کاتێک کە هەناسەکانم لاواز و پچڕ پچڕ دەبن ئەوا بە وریاییەوە گوێگرم و دڵیشم بە خۆشەویستیەوە دەدوێ وە کاتێکیش ڕووناکی سپێ دەنزیگە بێتەوە ئەوا لە بێدەنگیدا نوێژ دەکەم ئیتر ئەو کاتە کاتی ئەوە هاتووە کە لەگەڵ پەروەردگارم بم ئیتر